کاسێتی دووەم لە پەرتووکی جیهانی سۆفیا لە نووسینی یۆستاین گاردەر، دیوی یەکەم لە لاپەڕە سی و یەکەوە. لەم داستانەدا ڕۆژێک سوور لە خەون بە ئاگا دەبێتەوە و دەبینێت گورزەکەی دیار نییە. دەست و پێی لە ڕقدا دەلەرزێ، خۆشەویستەکەی خۆی بە ناوی لۆکی هەڵدەگرێت و دەچێت بۆ لای فێریا و داوای لێ دەکا کە باڵەکانی خۆی بداتێ بەڵکوو لۆکی بۆ ماوەیەک بچێت بۆ جۆتۆنهیم وڵاتی دێوان تاکوو پێی بفڕێت و چاوبگێڕێت و بڕوانێت ئەوان گورزەکەیان دزیوە. لۆکی لە وڵاتانی دێوان دەچێت بۆ دیداری سێریم کە پادشای دێوانە. ئەویش بە بێ وەستان دەست دەکا بە وتەی درۆ کە گورزەکەیان حەوت فرسەنگ لە ژێر زەویەوە حەشار داوە. خوداکان ئیتر گورزەکە نابیننەوە مەگەر ئەوەی کە فێری ببێتە هاوسەری سێریم. سۆفیا بیێنەرە بەرچاوت خودا پاک دەروونەکان لە ناکاو خۆیان لە ناو قەیرانێکی سەختی بارمتەگیریدا دەبینیەوە. دێوەکان گرنگترین چەکی بەرگری ئەوانیان دزی بوو. ئەمە بارودۆخێکی نالەبار و نەشیاو بوو، چونکە گەر گورزی سوور لە دەستی دێوەکاندا بمایەتەوە، ئەوان دەستیان دەگرت بەسەر دونیای خوداکان و خەڵکدا و بە تەواوی فرمانی خۆیان بەسەر ئەواندا دەسەپاند. فێریان لە پێناوی گورزەکەدا دەوێت. ئەگەر خودای. ئیلاهەی بەرهەمدار بوون کە ئاگاداری تەواوی ژیانە لە دەست بدەن، گیاکان لە کێڵگەکاندا وشک دەبن و مرۆڤەکان دەمرن و کاریان دەگاتە کۆتایی. بە پێی داستانەکە لۆکی دەگەڕێتەوە بۆ وڵاتی خودایان و بە فێرێیا دەڵێ جل و بەرکی بووکێنی بکاتە بەر، چونکە بەداخەوە دەبێت بێت بە هاوسەری پاشای دێوان. فێریا تووڕە دەبێت و دەڵێت، ئەگەر ئەم بارودۆخە وەرگرێت، خەڵک پێی دەڵێن لە تەمەنیدا پیاوی نەدیوە. لەم کاتەدا فیکرێک دەکەوێتە مێشکی هیمداڵ کە یەکێکە لە خوداکان، وەک پێشنیار دەکا سوور ئەو جلوبەرگە بپۆشێت و قژەکانی درێژ بکاتە و دوو بەردی خڕ بخاتە ژێر چلەکەیەوە تاوەکو ژن دیار بێت. سوور سەرەتا ئەم فیکرەی بەلاوە خۆش نیە بەڵام لە ئەنجامدا وەری دەگرێت چونکە مە تەنیا ڕێگەیە کە بتوانێ ببێتەوە بە خاوەنی گورزەکەی. سوور جلوبەرگی بووکێنی دادەپۆشێت و یا دەپۆشێت و لۆکیش دەبێتە هاوڕێی. ئەگەر بە زمانی ئەمڕۆیی باسی بکەین سور و لۆکی دەبنە هێزی دژە تیرۆری خوداکان. هەردووکیان جلوبەرگی ساختە لەبەر دەکەن و دەبنە بەڕێوبەری تێکشکانی پێگەی دێوەکان و گەڕانەوەی گورزەکە. ئەم دوانە دەچنە ناو هەرێمی دێوەکان دێوەکانیش لە هۆڵی جەژن و شاییەکی گەورەدا کۆ دەبنەوە. لە کاتی خواردنی نانی ئێوارەدا سور گایەک و هەشت ماسی بە ساغی دەخوات. هەروەها سێ بەرمیل شەراب دەخواتەوە و شای دێوان لەمەسەری سووڕ دەمێنێ. هێندەی نامێنێت ناسنامەی ڕاستەقینەیان ئاشکرا بێت کە لۆکی دەڵێت، فیریا بە جۆرێک ئاواتەخوازی بینینی هەرێمی دێوەکان بوو کە یەک هەفتەیە هیچ شتێکی نەخواردووە. بەم جۆرە مەترسییان لەسەر لاچوو. دوای ماوەیەک سێریم دەسماڵی سەری بوو کەڵ دەداتەوە کە ماچی بکات دەبینێ کە چاوێکی توڕە و ترسناکی هەیە دیسانەوە لۆکی فریادەکەوێت و دەڵێت فێریا یەک هەفتەیە لە خۆشی ئەم شاییە نەخەوتووە و شەکەت و ماندووە لەم کاتەدا شای دێوەکان فرمان دەدا گورزەکە بێن و لە کاتی شاییەکەدا بیخەنە داوێنی بووکەوە. کاتێک گورزە دەکەوێتە دەست سوور پێدەکەنێ و سەرەتا سێریم دەکوژێت لە پاشان هەموو دێوەکان و نزیکەکانیان دەکوژێ و کێشەی ترسناکی بارمتەگری بە خۆشی تەواو دەبێت. سوور جارێکی تر زاڵ دەبێ بەسەر دێوەکان و هێزە ئەهری مەنیەکاندا. سۆفیا ئەمە کورتەی ئەفسانەکە بوو، بەڵام مانای ڕاستەقینەی ئەم داستانە چییە؟ داستانەکەیان تەنیا بۆ خۆشی نەوتووە، مەبەستێکی تر لە پشتیەوە بوو. لەوانەیە شیکردنەوەیەکی ئەم باسە بێ کە کاتێک وشکەساڵی دەهات، خەڵک هەوڵیانەدا بزانن بۆچی باران نابارێت. لەوانەیە هۆکەی ئەوە بێ کە دێوەکان گورزەکەی سووریان دزیوە. لەوانەیە ئەفسانەکە بیەوێ پێناسەی وەرزەکان بکا، لە زستاندا سرووش دەمرێ چونکە گورزەکە لەلای دێوەکانە و بەڵام لە بەهاردا دەیسێنێتەوە. بەم شێوازە ئەفسانە هەوڵی داوە ئەو یاسان ئەو باسانەی ببورن کە خەڵک هەستی پێ ناکەن وەڵام بداتەوە بەڵام ئەفسانە تەنیا سەڵماندن و پێناسەی ئەو کێشانە نییە خەڵک ڕێوڕەسمی ئاینی لە پەیوەندی لەگەڵ ئەم ئەفسانانە بەرپا دەکەن بە ئاسانی هەستی پێ دەکرێ کە خەڵک بۆ لاچوونی وشکەساڵی و کەم بوونی بەرهەم ئەفسانەکان وەک ڕێوڕەسم بەرپا بکەن بۆ نموونە پیاوێکی دێهاتی جلوبەرگی بووکی لەبەر دەکرد و دوو بەردی دەخستە جێگەی مەمکەکانی، بەڵکوو گورزەکە لە دێوەکان بسەنێتەوە و. بەم جۆرە خەڵک لە هەوڵی ئەوە دابوون بۆ باران و ڕزگارکردنی کێڵگەکانیان لە وشکەساڵی کارێک ئەنجام بدەن. نموونەگەلێکی زۆر لە هەموو شوێنە جۆراوجۆرەکانی دنیادا هەیە کە خەڵک ئەفسانەی وەرزەکان بەرپا دەکەن تاکوو ڕەوتی سروشت بە خێرایی تێپەڕێت. ئەمە چاوخشێانلێک بوو بەسەر ئەفسانەکانی نەرویجدا، هەڵبەت دەربارەی سوور، ئۆدین، فریۆر، و فرییا و هۆدێر و باڵدێر و زۆرێک لە خوداکان داستانگەلێکی زۆر هەیە. ئەم شێوازی بیروباوەڕانە لە هەموو دونیادا لە برەودا بوو تا ئەو کاتەی فەلسەفەکان هاتن و ئەم بارودۆخەیان گۆڕی. کاتێک فەلسەفە لە یۆنان سەرەتاکانی خۆی داڕشت ئەو وڵاتەش بۆچوونێکی ئەفسانەیی تێیدا برەوی هەبوو داستانی خوداکان لە نەوەیەکەوە بۆ نەوەیەکی تر گۆڕابوو خوداکانی یۆنان وەکو زیۆس ئاپۆلۆن، هێرا، ئاتنە، دیۆنیسۆس، ئەکلیپۆس و هێراکلۆس و هێڤایستۆس بوون. ئەمە تەنیا بەشێک بوون لە خوداکانی یۆنان. لە دەوری حەوت سەد ساڵ پێش زایین، هۆمێر و هیۆدۆس زۆربەی ئەفسانەکانی یۆنانیان خستە سەر کاغەز. ئەم کارە بارودۆخێکی نوێی خوڵقاند، ئێستاکە ئەفسانەکان بە شێوەی پەرتووک نووسراون و دەشێت بکەونە بەر باس و لێکۆڵینەوە. فەیلەسوفەکانی سەرەتایی یۆنان ڕەخنەیان لە ئەفسانەی هۆمر گرت. وتیان خوداکانی ئەو زۆر نزیکن لە شێوەی مرۆڤ و دروست وەکو مرۆڤ لەخۆبایین و جێی بڕوا پێکردن نین. بۆ یەکەمین جار وترا کە ئەفسانە بە تەواوی دەستکرد و ساختەی مێشکی مرۆڤە. یەکێک لە خاوەن فیکرەکان بە ناوی کۆسنۆ فانز بوو کە لە نزیکی پێنج سەد و حەفتا ی پێش زایین دەژیا. ئەو وتی مرۆڤ خوداکانی لە فکری خۆیدا خوڵقاندووە و مرۆڤ وا بیردەکاتەوە کە خوداکانیان وەکو خۆیان لەدایک بوون. وەکو ئێمەش جلوبەرگ لەبەر دەکەن و قسە دەکەن و خەڵکی حەبەشە وا بیر دەکەنەوە کە خوداکانیان ڕەشپێستن و لوتی پانیان هەیە. لە بڕوای تراکیە یەکاندا خوداکان چاوی شین و قژی کاڵیان هەیە. ئەگەر مانگاکان و ئەسپەکان و شێرەکان وێنەکێشانیان بزانیبایە خوداکانیان لە شێوەی مانگ و ئەسپ و شێردا دەکێشا. لەم کاتەدا یۆنانیەکان شارفرمانی زۆریان لە ناو یۆنان و وڵاتە داگیرکراوەکاندا لە باشووری ئیتالیا و ئاسیای بچووکدا دروست کردبوو. کارە قورسەکانی دەسەڵاتدارەکان بە دەستی کۆیلە ئەنجام ئەدرا و هاوڵاتیانی ئاسایی بواری ئەوەیان هەبوو کە کاتی خۆیان بۆ ڕامیاری و فەرهەنگ تەرخان بکەن. لە ناو ئەم شارانەدا خەڵک شێوەیەکی فیکری نوێیان دەست پێ کرد. هەر هاوڵاتییەک لە لایەن خۆیەوە دەیتوانی سەبارەت بە شێوازی ڕێکخستنی کۆمەڵگا باس و خواس بکات. کەسەکان بەم جۆرە دەیانتوانی بێ ئەوەی دەستە و دامێنی ئەفسانە کۆنەکان بن پرسیاری فەلسەفی بکەن. ئەم گۆڕانکارییە فیکرییە ئەفسانەییە بە جۆری تەجرەبی و عەقڵی ناو دەبەن. ئامانجی فەیلەسوفەکانی سەرەتایی یۆنان ئەوە بوو کە بۆ ڕەوتی سروشتی شیکردنەوەیەکی سەرووی سروشت بدۆزنەوە. سۆفیا لە حەشارگەکەی هاتە دەر و لە باخکەدا دەستی بە پیاسە کرد. هەوڵی دا ئەو شتانەی کە لە قوتابخانە فێری بووبوو، بە تایبەت وانەی زانست لە بیری خۆی بباتەوە و ئەگەر بەردەوام لەم باخە گەورەدا بوایە بێ ئەوەی کە هیچ شتێک دەربارەی سروشت بزانێ، چۆن دەیزانی بەهار چییە؟ ئایا هەوڵی نادا بۆ بارانبارین وەڵامێک وەدۆزێت؟ ئایا بۆ توانەوەی ئاوی بەفرەکان و هەڵهاتنی هەتاو و وەڵامێکی نەئەدۆزییەوە؟ بێشک وایە. هەوڵی دا کە خۆی داستانێک بخوڵقێنێت. زستان زەوی لە ناو پەچەی سەهۆڵبەندانی خۆیدا گرتبوو. مۆریاتی بەدکردار خاتوونی شازادە سیکیتای جوان و ڕازاوەی لە ناو زیندانێکی سارد و سڕدا ئەسیر کردبوو. شازادە براواتۆ هات و کچەکەی ڕزگار کرد. سیکیتا بە جۆرێک سەرخۆش بوو کە لەسەر چیمەنەکە دەستی بە سەما کردن کرد و ئەو پەخشانەی دەخوێندەوە کە لە ناو زینداندا هۆنی بوویەوە. دارەکان و زەوی ئەوەندە خۆشحاڵ بوون کە هەموو بەفرەکان بوون بە فرمێسک. ئەو کاتە هەتاو لە پشت چیاکانەوە سەری هێنایە دەر و تەواوی فرمێسکەکانی وشک کرد. پەلەوەرەکان بە لاسایی کردنەوەی سیکیتا دەیان چریکاند. کاتێک کە خاتوو شازادە قژە ڕەنگاڵەکانی خۆی دادەیەنا چەند تاڵ لە قژی ڕژایە سەر زەوی و بوو بە دەشتێک لە هەڵاڵە. سۆفیا داستانەکەی خۆی لا خۆش بوو. ئەگەر هۆکاری گۆڕانی وەرزەکانی نەزانیایە، لەوانەیە بڕوای بە داستانەکەی خۆی بهێنایە. سۆفیا بۆی دەرکەوت کە خەڵک بەردەوام هۆیەکیان بۆ ڕووداوەکانی سرووشت پەیدا کردووە. لەوانەیە نەیانتوانیبایە بێ ئەوانە ژیان بکەن. پەسەندکردنی ئەفسانەکانیش لە کاتێکدا بوو کە شتێک بە ناوی زانست لە گۆڕدا نەبوو. فەیلەسوفەکانی سروشت هیچ شتێک ناتوانێت لە شتێکی ترەوە پەیدا بێت پاش نیوەڕۆ کە دایکی لە کارگەڕایەوە سۆفیا لەسەر جۆلانێ دانیشتبوو خەریک بوو دەربارەی پەیوەندی نێوان وانەی فەلسەفە و هیڵدە مۆلێرک ناگەوە بیری دەکردەوە ئەو کچەی کە کارتی پیرۆزبایی لەدایکبوونەکەی باوکی بەدەست نەگەیشتبوو، دایکی بانگی کرد، سۆفیا نامەت بۆ هاتووە. هەناسەی وەستا، سندووقی نامەکانی چەند چرکەیەک لەمەوبەر خاڵی کردبوو. نامەکە بە دڵنیاییەوە لەلایەن فەیلەسووفەوەیە چی بە دایکی بڵێت. پوولی نییە، لەوانەیە دایکی وا بیر بکاتەوە کە نامەی دڵداری بێت. سۆفیا نامەکەی وەرگرت. دایکی وتی، نایکەیتەوە؟ بە دوای بەهانەیەکدا دەگەڕا. دایکی هاتە سەر سەری وەستا لەوانەیە نامەکەی بکاتەوە. با دایکی وابزانێ نامەی دڵدارییە گرنگ نییە. ئەمەش خۆی کێشەیە بەڵام باشترە لەوەی دایکی بزانێت پیاوێکی بێگانە زانایەک خۆ شاریکەی لە گەڵ دەکات و نامەی لێ وەردەگرێت. نامەکە لە جۆری پاکەتە سپییەکان بوو سۆفیا چووە سەرەوە بۆ ژوورەکەی خۆی و پاکەتەکەی کردەوە سێ پرسیاری تازەی تێدا بوو. سۆفیا چووە سەرەوە بۆ ژوورەکەی خۆی و پاکەتەکەی کردەوە، سێ پرسیاری تازەی تێدا بوو. ئایا جۆرێک هەوێنی سەرەتایی هەیە کە هەموو شتێک لەوە دروست کراوە؟ ئایا دەکرێت ئاو ببێت بە شەراب؟ چۆن دەکرێت لە هۆڵ و ئاو قرپۆکی زیندوو دروست بێت؟ پرسیارێکی بە جۆرێک ناژیرانە بوو، بەو جۆرەش تەواوی شەو بیری لێ دەکردەوە. بەیانی لە قوتابخانەیشە لە بیریدا بوو دانە دانە لە مێشکیدا لێی دەکۆڵیەوە. جۆرێک هەوێنی سەرەتایی کە هەموو شتێک لێی دروست بووبێ مەگەر دەکرێت؟ ئەگەر هەوێنێکی ئاوا بوونی هەبێت چۆن لە ناکاو بە شێوەی گوڵێک یا فیلێک دەردێت؟ هەر ئەو ڕەخنە لەسەر پرسیاری دووەم هەبوو کە گۆڕانی ئاو بۆ شەراب ب سۆفیا داستانی بە مەی کردنی ئاوی بە دەستی عیسا بیستبوو بەڵام هەرگیز بیری لێ نەکردبۆوە کەواتە شتێک کە بە شێوەی ئاسایی گونجاو نیە سۆفیا دەیزانی نەک لە مەیدا بەڵکو لە هەموو مادە شلەکاندا ئاو هەیە بەو جۆرەش گەر لە سا نەوەد پێنج لە خەیارێکدا ئاو هەبێ شتێکی تریشی تێدا هەیە چونکە خەیار خەیارە نەک ئاو. دەگەینە باسی قرپۆک. ئەم مامۆستای فەلسەفە دەڵیت نەخۆشی قرپۆکی هەیە. سۆفیا دەیتوانی باوەڕ بکا کە قرپۆک تێکەڵەیەکە لە ئاو و خۆڵ، بەو مەرجەی خۆڵ بە تێکەڵێک لە هەموو مادەکان بزانین. لەو حاڵەتەدا دوور نیە کە لە خۆڵ و ئاو قرپۆک دروست بێت. بە واتایی خۆڵ و ئاو بوونەتە هۆی ئەوەی کە بواری دروست بوونی تۆوی قرپۆک بڕەخسێت. ئەگەر وایە بۆچی لە دێراوی کەلەرمدا چەند دیش ئاو هەبێ قرپۆک دروست نابێ؟ ئەو ڕۆژە کاتێک سۆفیا دەگەڕایەوە بۆ ماڵ پاکەتێکی گەورەی لە سندووقەکەدا دی، بە عادەتی ڕۆژانی پێشوو چووە ناو حەشارگەکەی. بەرنامەی فەیلەسووفەکان دیسانەوە سڵاو. ئەمڕۆ بە بێ هیچ پێشەیەک لە ڕاس بە بێ هیچ پێشەیەک ڕاستەوخۆ دەچینە سەر وانەکەمان. وێنەیەکی بنەڕەتیت بۆ باس دەکەم دەربارەی شێوازی فکری خەڵک لەسەر فەلسەفە لە یۆنانی کۆنەوە تاکو ئەمڕۆ، بەڵام باسەکان بەپێی خشتەیەک دەکەینەوە. بەهۆی ئەوەی کە زاناکانی فەلسەفە لە دەورانێکی تردا و لەوانەیە لە فەرهەنگ و نەریتێکی بە تەواوی جیاواز لە گەڵ فەرهەنگی ئێستای ئێمە دەژیان، باشترە بزانین بەرنامەی هەر کامیان چی بوو. مەبەستم ئەوەیە کە بزانین هەر زانایەکی فەلسەفە بە دوای دۆزینەوەی چ شتێکەوە بوو یا چ شتێکەوە بووە. زانایەک دەیهەوێت بزانێت ئایا خودایەک هەیە و مرۆڤ دەتوانێت ژیانی هەمیشەیی هەبێت؟ هەرکات توانیمان بەرنامەی زاناکە ڕوون بکەینەوە ئەوا باشتر دەتوانین لە شێوەی فکری ئەو زانایە بکۆڵینەوە چونکە هیچ زانایەک مێشکی خۆی بۆ هەموو باسکان تەرخان نەکردووە ئەڵبەت ئاگادار بە کە لە زۆرتری باسە فەلسەفیەکاندا باس لە پیاوانە چون فەلسەفە مەیدانی ئەوانە ژنان لە ڕابردوودا بەردەوام ژێر دەستە بوون ئەڵبەت ئەمە جێگەی داخە. بەشێکی زۆری تەجرەبە بەم جۆرە لە ناو چووە، تەنیا لەم سەدەیەدا کە ژنان بۆ یەکەمین جار جێ دەستی خۆیان لە سەر فەلسەفە جێ هێشتووە. نامەوێت مەشقی مەشقی قوتابخانە یا کێشە قورسەکانی بیرکاریت بۆ زیندوو بکەمەوە. هەروەها شیکردنەوەی وشەکان لە کاری مندا نییە، بەڵام جاربەجار مەشقی بچووکت بۆ دادەنێم ئەگەر لەگەڵ ئەم بارودۆخەدا هاوڕای بە دەست پێ بکەین. فەیلەسوفە سروشتیەکان زانایانی سەرەتایی جار بە جار بە فەیلەسوف یا سروشتی ناودەبرێن، چونکە زیاتر لە هەموو شتێک لە فکری دونیای سروشت و ڕووداوە سروشتیەکاندا بوون. سەرەتا لە خۆمان دەپرسین شتەکان چۆن دروست بوون؟ لەم دەورانەدا زۆر کەس لەو بڕوایەدان لە کاتێکدا شتێک لە نەبوونەوە دروست بووە، ئەم فیکرە لە ناو یۆنانیەکاندا زۆر بایەخی نەبوو. ئەوان بە هۆکاری جۆراوجۆر پێیان وابوو بەردەوام شتێک هەر بووە. بۆیە گرنگترین کێشەی ئەوان ئەوە بوو کە چۆن شتەکان لە نەبوونەوە دروست بوون. لە لایەکی تر ئەوان تیا مابوونەوە کە چۆن مادی زیندوو لە ئاودا پەیدا دەبێت و چۆن درەختەکان و گوڵەکان دەتوانن لە زەویەوە سەر دەربێنن تاکوو دەگاتە منداڵ لە زگی دایکیدا. زاناکان دەیاندی کە سروشت بەردەوام لە گۆڕاندایە بەڵام ئەم گۆڕانکارییە چۆن ڕوودەدا بۆ نمونە چۆن دەکرێت ئەو هەوێنە بگۆڕێت بۆ بوونەوەرێکی زیندوو زانا سەتاییەکان هەمویان لەو باوەڕەدا بوون کە بناغەی هەموو گۆڕانکاریەکان دەگەڕێتەوە بۆ هەوێنێکی سەتایی چۆن کەوتنە ئەم فیکرە سەختە بزانین؟ ئێمە تەنها دەزانین ئەم بڕوایە بەرە بەرە پەیدا بوو کە هۆکاری نهێنی هەموو ئەم گۆڕانکاریانە لە سروشتدا جۆرێک هەوێنی سەرەتاییە. دەبێت شتێک هەبێ کە هەموو شتەکان لێیەوە سەرچاوە دەگرن و هەموو شتەکان بۆ ئەو سەرچاوە دەگەڕێنەوە. سەرنجڕاکێشترین باس بۆ ئێمە نەک ڕێگا چارەکانی ئەوانە، بەڵکو پرسیارەکانیان و جۆری ئەو وەڵامانەیە کە دەیانهێنایەوە. گرنگ نییە کە بیر لە چی دەکەینەوە، گرنگ ئەوەیە چۆن بیر دەکەیتەوە. هەروەک دیارە پرسیارەکانی ئەوان دەربارەی ئەو گۆڕانکارییانەیە کە لە جیهانی مادیدا ڕوو دەدات. لە گەڕان بە دوای یاسا نادیارەکانی سروشتدار بوون، خوازیار بوون بە بێ پاڵپشتی ئەفسانەکان تێ بگەن لە دەوروپشتیاندا چی ڕوو دەدات. لە هەمووی گرنگتر دەیانویست بە لێکۆڵینەوە لە سەر سروشت لە ڕووداوە ڕاستیەکانی سروشت تێ بگەن. ئەم شێوازی شیکردنەوە لەگەڵ باسی هەورەگرمە و بەهار و زستانی داستانەکاندا زۆر جیاواز بوو. بەم جۆرە هێدی هێدی فەلسەفە خۆی لە ئایین جیا کردەوە، دەشێت بڵێین زانا سروشتیەکان هەنگاوی یەکەمیان بۆ هۆکاری زانستی هەڵگرت و بە پێشڕەوی زانست ناسران. بە جێماوەی وتار و نووسراوەکانی فەیلەسوفەکانی سروشت زۆر نەماوەتەوە. ئەم کورتە باسە لە نووسراوەکانی ئەرستۆدایە کە دوو سەد ساڵ دوای ئەوان ژیاوە. بەڵام ئەو تەنیا باس لە وەڵامەکانی ئەوان دەکات. هەر بۆیە نازانین کە ئەوان لە چ جۆرە ڕێگایەکەوە گەیشتوونەتە ئەم دەرەنجامە. بەڵام هەرەوەندە دەتوانین بڵێین کە بەرنامەی کاری زانا سەرەتاییەکان بیرکردنەوە دەربارەی هەوێنی دروستکەری سەرەتایی و گۆڕانکارییە سروشتییەکان بووە. سێ فەیلەسوفی میلتوسی واتە خەڵکی میلتوس. یەکەمین فەیلەسوفێک کە دەیناسین تالیسە، کە خەڵکی میلتوس بووە، کە شارێک بووە لە وڵاتە داگیرکراوەکانی یۆنان لە ئاسیای بچووکدا. تالیس بۆ زۆرێک لە وڵاتان چووە، بۆ نموونە میسڕ. دەڵێن بەرزی هەڕەمەکانی بەم شێوەیە ئەندازە گرتووە، کاتێک کە سێبەری خۆی بە ئەندازەی باڵای خۆی بووە، سێ بەری هەڕەمەکەی پێواوە. هەروەها دەوترێ کە پێش بینینی خۆرگیرانی گەورەی پێنج سەد و هەشتا و پێنج ی پێش زایین کردووە. واتە هەروەها دەوترێ کە پێشبینی خۆرگیرانی گەورەی ساڵی هە پێنج سەد و هەشتا و پێنج ی پێش زایین کردووە. تالیس لەو بڕوایەدا بوو کە ژیان هەمووی لە ئاو دروست دەبێت یا دروست بووبێت. کاتێک ژیان تەواو بوو هەموو شتێک دەبێتەوە بە ئاو. ئەڵبەت لە گەڕانەکەیدا بۆ میسڕ دیویەتی کاتێک کە لافاوەکانی نیل لە زەوی کەنار ئاوەکان دەکشایە دواوە ڕووەکەکان سەوز دەبوون. لەوانەیە لە شوێنێکی تردا دیبیەتی کە دوای باران کرم و قرپۆک دەردەکەون. پێدەچێت تالیس بیری لە سەهۆڵ بەستنی ئاو یا گۆڕانی ئاو بۆ هەڵم و گۆڕانی دووبارەی هەڵم بۆ ئاو کردبێتەوە. هەروەها ناوبانگی ئەم لێدوانەی تالیس هەیە کە وتویەتی هەموو شتێک پڕە لە خودا. مەزەندە دەکرێ مەبەستی ئەو لەم باسە ئەوە بێ کاتێک دەیبینی کاش زیڕاق سەرچاوەی دروست بوونی هەموو شتێکە وەکو گوڵ و ڕوەکی ناوکدار تا دەگاتە مارمێلک و مێش و مەگەز ئەم بۆچوونەی لا پەیدا بووە کە زەوی پڕە لە تۆوەکانی ژیان و ئەوەندەش وردن کە بە چاو نابینرێن. شتێک کە ڕوونە ئەوەیە کە مەبەستی خودایانی هومێری نەبوو. زانایەکی تر کە ناوی دەبیستین ئاناکسیمان درۆسە ئەمی شاوکات لەگەڵ تالیس لە میلتۆز دەژیا. بە بڕوایە و دنیای ئێمە یەکێکە لە هەزاران دنیایە کە دروست بووە و لەوێدا ون بووە. ڕوون نییە کە مەبەستی چی بووە، بەڵام ڕوونە کە بڕوای بەو بیرۆکەی ناسراوی تالیس نەبووە و لەوانەیە وتبێتی هەوێنێک کە سەرچاوەی هەموو شتێک بووە دەشێ شتێکی جیاواز بێت لەم هەموو شتە. چونکە هەموو شتەکان کۆتاییان پێ دێت. شتێک کە لە پێش و پاشی ئەوانە بێت، دەبێت بێکۆتایی بێت، کەواتە ئەم هەوێنە سەرەتاییە ناتوانێت هەر ئەو ئاوە ئاساییە بێت. زانای سێهەمی خەڵکی میلتۆس ئاناکسیمێنسە، پێنج سەد و حەفتا بۆ پێنج سەد و بیست و شەش ی پێش زایین. ئەو بڕوای وابوو کە سەرچاوەی هەموو شتێک هەوا یا هەڵمە. ئاناکسیمێنس شارەزایی لە بیرۆکەی تاڵس هەبووە و دەربارەی ئاو. بەڵام ئاو لە کوێوە هاتووە؟ بە بڕوای ئەو ئاوهەوایەکی کۆکراوە و چڕوپڕە و کاتێک کە باران دەبارێ ئاو لە هەواوە دێتە خوار. بۆیە فکری کردوە بۆیە فکری کردەوە ببورن کە ئەگەر ئاو زۆر بگوشین خاک دروست دەبێت. ئەڵبەت لەوانەیە دیبێتی کاتێک کە سەهۆڵ دەتوێتەوە و کڵۆی خۆڵی لێ دێتە دەر. هەروا فکری دەکردەوە ئاگرهەوایەکی تراو و شلە. لەسەر ئەو بنەمایە ئاناکسیمێنز بۆی دەرکەوت هەوا سەرچاوەی ئاو خاک و ئاگرە. خاک لە ڕێگەی ئاوەوە زۆر سەیر نییە. ئەو لەو بڕوایەدا بووە ژیان لە زەوی و هەوا و ئاگر پەیدا بووە. بەڵام سەرچاوەی هەموویان هەوا و هەڵمە و ئەویش وەکو تاڵس هاتە سەر ئەوەی کە هەوێنێکی نهێنی هەیە و سەرچاوەی هەموو گۆڕانکارییەکانە. هیچ شتێک ناتوانێ لە نەبوونەوە بێتە بوون. ئەم سێ زانا میلتۆسییە لەو باوەڕەدا بوون کە سەرچاوەی هەموو شتێک جۆرێک هەوێنی سەرەتاییە. بەڵام ئەو هەوێنە چۆن دەتوانێت لە ناکاو بۆ شتێکی تر بگۆڕێ، ئەم باسە بە کێشەی گۆڕان ناو دەبرێت. کۆمەڵێک فەیلەسوف لە دەوری پێنج سەی پێش زایین لە وڵاتێکی داگیرکراوی یۆنان لە باشووری ئیتاڵیا بە ناوی ئالێنا پەیدا بوون. کێشەی گۆڕان بووە جێی سەرنجی ئەوان. گرنگترین کەسی ئەم زانایانە پارمیندۆس پێنج سەد و چل بۆ چۆار سەد و هەشتا ی پێش زاین بووە. پارمیندۆس بڕوای وابوو کە هەر شتێک کە بوونی هەیە بەردەوام هەر بووە. ئەم بیرۆکەیە بۆ یۆنانیەکان ناسراو بوو. ئەوان کەم و زۆر هەموو ئەو شتانەی کە لە جیهاندا بوو، بە هەمیشەییان دەزانی. بە بڕوای پارمیندۆس هەموو شتێک ناتوانێت لە نەبوونەوە پەیدا بووبێت و ئەو شتەشی کە هەیە ناشێت لەناوبچێت. پارمیندۆس ئەم بیرۆکەی هەنگاوێک بەرەو پێش برد. وتی کە گۆڕانکاری بنەڕەتی ناکرێت، هیچ شتێک ناتوانێت لەو شتەی کە هەیە بگۆڕێت. ئەڵبەتە و دەیزانی کە سروشت بەردەوام لە گۆڕاندایە و گۆڕانی شتەکانی بە چاوی خۆی دەدی، بەڵام نەیدەتوانی ئەو شتە لە ناو عەقڵ و مێشکیدا بگونجێنێت، کاتێک ناچار بوو لە نێوان هەستەکان و عەقڵدا یەکێکیان هەڵبژێرێ لایەنی عەقڵی گرت. ئەڵبەت ئەم ڕستەت بیستووە کە دەڵێت، تا بە چاوی خۆم نەیبینم بڕوا ناکەم. بەڵام پارمیندۆس ئەو شتانەشی کە بە چاوی خۆی ئەیدی بڕوای نەدەکرد. پێی وابوو هەستەکانی ئێمە وێنەیەکی نادروست لە جیهان ئەدەن بە دەستمانەوە و وێنەیەک کە لەگەڵ عەقڵی ئێمەدا ناگونجێت. وەکو ئەرکێکی زانستی دەیویست هەڵەکانی هەستکردن ڕوونبکاتەوە. ئەم بڕوا سەخت و قورسە بە عەقڵی مرۆڤ بە عەقڵگەرایی ناودەبرێت و عەقڵگەرا بە کەسێک دەوترێ کە عەقڵی مرۆڤ بە سەرچاوەی ناسینی مرۆڤ لە سروشت دەزانێت. هەموو شتێک لە ڕا بووندایە. هێراکلیتۆس پێنج سەد و چل بۆ چوار سەد و هەشتا ی پێش زایین خەڵکی ئیفیسۆس لە ئاسیای بچووکدا لە هاودەورەکانی پارمینیدۆسە. هێراکلیتۆس گۆڕانکاری بەردەوام بە بناغەییترین بارودۆخی سرووشت دەزانێت. دەتوانین بڵێین هێراکلیتۆس زیاتر لە پارمیندۆس بڕوای بە ئەستەکانی خۆی هەبوو. ئەو دەیوت هەموو شتێک لە ڕابووندایە. هەموو شتێک بەردەوام لە جووڵە و تێپەڕبووندایە و هیچ شتێک بەردەوام نییە. دوو جار ناتوانین بچینە ناو ڕووبار، چونکە جاری دووەم کە دەچینە ناوی، نە ڕووبارەکە، ئەوەی جاری پێشووە، نە ئێمە. هیراکلیتۆس لەو بڕوایەدا بوو دژبوون تایبەتمەندی ئەم جیهانەیە. ئەگەر هەرگیز نەخۆش نەکەوین نازانین تەندروستی چییە. ئەگەر هەرگیز برسی نەبین چێژی تێربوون نازانین. ئەگەر هەرگیز شەڕ ڕوونەدات ڕێزی ئاشتی ناگرین و ئەگەر زستان نەبێ بەهاریش نایەت. بە بڕوای هیراکلیتۆس چاکە و خراپە هەریەک شوێنێکیان لە ناو ڕیزی کارەکاندا گرتووە و بە بێ کاریگەری دژ بوون جیهان لە ناو دەچێت.